نەمری بە بە ژیانم. هەر ڕۆژێک کە تۆ نەبینم پێمەوە دیارە چاوی خۆم چونکە ئەو ڕۆژە سەراوسەر لێو بەبار و بێ ڕەنگ و بۆم تخوا با هەمیشە لات بم ژیان بێ تۆ بێمانایە ئەوی لەگەڵ تۆدا بژی ژیانی کۆتایی نایە نەمری بە بە ژیانم ڕۆشنایی بە بە چاوانم من بەبێ تۆ کێتوانم بژیم